کاسێتی سێیەم دیوی یەکەم لە ڕۆمانی ئافرەتێک لە خاڵی سفرە. کاتی چوونم بۆ کۆمپانیا بەیانیان کاتژمێر هەشتی بەیانیان بوو بەڵام من لە کاتژمێر پێنجی بەیانی لە خەوەڵ ئەسام و بە خاولەکەوە چم بۆ وەستان و نۆرەگرتن بۆ دەست و دەموچاو شتن و تاوالێت ئەو کرێ و موچەکەمەی لە کۆمپانیا وەرم ئەگرت هەر بەشی کرێی ژوورێکی ئاوا ئەکات کۆڵانێکی قەرەباڵغی پڕ لە دوکانی فیتەری و تەنەکەچێتی پێویست بوو بەیانیان و لە کاتنی هاتنەوەم چەندین لە گەڕەکی بچوک بچوک ببڕم تاکو ئەگەمە وێزگەی جێگای وەستانی پاسەکان پاش ئەوی کە پاسەکەش ئەهات هێندە قەرەباڵغ بوو جەستەی پیاوە ئافرەتی تیا ترنجا بوو لەگەڵ ئەو پیاو ئافرەتانە پاش پاڵەپەستوێکی زۆر سوار یەکێک لەو پاسانە بووم کاتێکیش سەر ئەکەوتم ئەدوود ئەچوومە ناو تەنورێکەوە تێە جەستەی هەمووان بەسەر یەکا تواوەتەوە و بوونەتە یەک پارچە کۆمپانیاکەش دوو دەرگای هەبوو دەرگایەکیان بەبێ چاودێر پاسەوان و گەورە کاربەدستان و فەرمانبەرانی لێوە ئەچۆ ژورێ دەرگاکەی تریش پاسەوانێک وەک فەرمانبەر لەسەر کورسی و مێزێک دەفتەرێکی تۆماری هاتوچونی لەبەر دەما بوو ئەو دەرگا تایبەتەی بوو کە تایبەت بوو بە هاتوچۆی سەرجەم فەرمانبەرانی تری ئاسایی کاتێک کە ئەگەیشتمە کۆمپانیا ئەگەڕام لەو دەفتەرەیا ناوەکەی خۆم ئەدۆزیەوە و ئیمزام ئەکرد ئەو فەرمانبەرەش سەیرێکی کاتژمێرەکەی دەستی ئەکرد و بەرامبەر ناوەکەم کاتەکەی ئەنوسی و کاتی جێهێشتنی کۆمپانیاش دووبارە کاتەکەی بە کاتژمێر و چرکە ئەنوسی گەورەو کاربەدەستان و فەرمانبەران هەر کاتێک بیانویستایە ئەهاتن و ئەچوون هەر یەکەیان خاوەنی ئۆتۆمبیلێکی گەورە یان بچووک بوو جارێک یان یەکێک لەو فەرمانبەرە گەورانەم بەدی کرد کە کاتێک لە یەکێک لە پاسە قەڵەباڵغەکانە لەسەر یەک پێوەستا بووم لەبەر بێ جێگایی جارێکی تریش فەرمانبەرێکی تری لەو جۆرەم بەدی کرد کاتێک ڕام ئەکرد بە دوای پاسێکە بە جۆرێک وا سەرنجی ئەیەم هەر لە تەوقە سەرمەوە تاکوو بەرپێم وەک ئاوێکی سارد بکرێت بە دەستەما وا بوو فەرمانبەرێکی پایەبەرزی وا لە فەرمانبەرێکی وا من بڕوانێت قاچەکانم تێکەڵە و پێکەڵەی ئەکرد لە تاوانا ڕاوەستا بووم بە ئۆتۆمبێلەکەی لێم نزیک بۆ وتی ئەتوانم بتگەێنم سەرنجێکی دەموچاویم دا و لە دڵی خۆماوتم ئێستا ئەڵێت تۆ فەرمانبەرێکی هەژاری بێڕێزیت ئەو لەشولارە مێینەت سەرنجی ڕاکێشاوم و فەرمانبەرێکی بەڕێز و بەرزی وەک من ئارەزووت ئەکات. کێ زانێت لەوانەیە پاش ڕۆژ هاوکاریم بکات و کە دەستخۆشیەک و پێشخستنێک لە کارەکەتا لە پێش هاوڕێکانتەوە وەربگرێت. کاتێک کە لەبەردەمیا بە بێدەنگی مابوومەوە سەرنجم ئەدا وای زانی گوێم لێ نەبووە، دووبارە وتی، ئەتوانم بتگێنم؟ منیش بە بێ دەنگی وتم، بەهای جەستەم لە پێشخستنێک بەنرخترە، چاوەکانی زیاتر گەش بوو بە سەرسوڕمانێکەوە ئۆتۆمبێلەکەی لێ خوڕی و جێیهێشتم لە لای سەیر بوو کە چۆن وا خێرا لە نیەت و خۆزگەی گەشتم لە پاش کارکردنم لەو کۆمپانیایە بۆ ماوەی سێ ساڵ توانیم بگەمە ئەو ئەنجامەی کە من لە سەرجەم فەرمانبەرانی تر ڕێزم زیاترە و گرنگترم لەگەڵ ئەوەی کە بەدڕەوشتم لە خانوویەکا ئەژیام تەوالێتی تایبەتی خۆی تیا بوو هەر کات بمویستایە ئەچومە ژوورەوە و لە دەرەوە کەس چاوەڕوانی ناکردم و پەلەی لێ ناکردم، هەروەها جەستەشم پاڵەپەستووی ناکەوتە سەر لە ناو پاس و ئۆتۆمبێلە قەڵەباڵغەکانا بە جۆرێک کە بەشی سێکسی پێوان بە لەشا و بەرجەستەت ئەکەوت و لە دواوە و لە پێشەوە بەهای جەستەم هەرزان نەبوو ئێجگار کە بڕی پێشخستنێک لە کاردا یان پاس پیاسەکردنێک لەسەر شەقامی نیل و یان نانخواردنێک و جێگایەک یاخود بۆ قایلکردنی بەڕێوبەر یان دامرکانەوەی توڕەیی سەرۆکی کۆمپانیا بکەوێت. ئەو سێ ساڵەم لەو کۆمپانیایە بەسەر برد بەبێ ئەوەی بەڕێوبەرێک یان گەورە فەرمانێک دەستم بۆ بەرێت. حەزم ناکرد جەستەم هەرزان فرۆش بکەم پاش ئەوی فێری نرخی بەرز بووم. هەموو بانگهێشتکردنێک بۆ نانخواردن و پیاسەی سەر شەقامی نیلم ڕەت ئەکردەوە. یەک ڕاست لە پاش هاتنەوەم لە کۆمپانیا ئەنووستم لە پاش ماندووبوونێکی زۆر لە کارکردن هەروەک بەزەیەکی زۆرم ئەهاتەوە بۆ هاوڕیانی کە جەستەی خۆیان هەرزان ئەفرۆش بەرامبەر بە نانخواردنێک یان گواستنەوەیەک لە دژی یەکێکی تر بۆ جێگایەکی دوورتر لە کارەکانیا یاخود بەرامبەر بە راپۆرتێکی ساڵانە زۆر جار بەڕێوبەران داوای چوون بۆ ناخواردنێکی وایان لێ ئەکردم بەڵام من بە بێدەنگی و لەسەر خۆ پێم ئەوتن کە من لە هاوڕێکانم بە ڕەوشتر نیم بەڵام نرخم لەوان بەرزترە پاشان زانیم کە فەرمانبەر زیاتر لە دەستدانی کارەکەی ئەترسێت و وەک لەوەی بەدڕەوشتێک لە ژیانی بترسێت چونکە فەرمانبەر ترسی ئەوەی هەیە کارەکەی لە دەست بات و ببێتە بەدڕەوشت لە کاتێکا نازیانێت کە ژیانی بەدڕەوشتێک لە ژیانی ئەو بەنرخترە فەرمانبەر نرخی ئەم ترسەی ژیان و تەندروستی و جەستەی بیری ئەدات بەنرخترین شت لە پێناو بێنرخترین شتا ئەیات ئەشمزانی کە هەمووان بەدڕەوشتین، بە نرخی جیاواز، هەروەک بەدڕەوشتی گران لە بەدڕەوشتی هەرزان باشترە. هەروەها ئەمزانی گەر کارەکەم لەدەست بدەم ئەوا هەرزانترین شتم لە لا نامێنێت، کە نۆرە گرتنی بەیانیانی بەر تاوالێتە لەگەڵ چاوتێبڕینی گەورە فەرمانبەران بۆ فەرمانبەرانی بچووک و هەژار و بێ دەسەڵاتە. ئەمە وێڕای تێکترانجاندانی چوون بۆ کارەکەی بۆ کارگەی بەیانیانی و ناوپاسی ئافرەتان و پیاوان. وام لێهات من هیچ خەمێکی کاری کۆمپانیاکەم نەبوو بە پێچەوانەوە کۆمپانیا خەمی کاری منی بوو هەروەک پەیوەست نەبووم بە قایلکردنی هیچ کام لە گەورە فەرمانبەران بەڵکو ئەوان لە نێوان خۆیانا ململیان نەیان ئەکرد و لە پێناو قایلکردنمە لە پاشان پڕوپاگەندە لە کۆمپانیا بڵاو بووە کە من فەرمانبەرێکی بە ڕەوشت و بەڕێزم لە هەمووان ڕێزترم زیاترە بۆ پێی کە هیچ پیاوێک نەیتوانیە و تەنانەت گەورە و فەرمانبەران ملم پێ کەچ بکەن و بەلای خۆیانا رامکێشن وام لێهات کارەکەم مخۆش ئەویست بە هاوڕێکانم ئە ئەوت قسەمان بۆ یەکتری ئەکرد ژوورەکەم و نوسینگەکەم لە ماڵەکەم خۆشتر بوو باشتر بوو لە تاوالێتی تایبەت بە ژوورەکەشم خاوێن بوو قەرەباڵغ نەبوو وەک لەلای ماڵەوە کەس پەلەم لێناکات. پشتی کۆمپانیاکەش باخچەیەکی خۆشی بچکۆلانەی هەبوو. دەمەو ئێواران پێش گەڕانەوەم بۆ ماڵەوە تیایا دانیشتم. لەوانەیە گەر شەو دابێت هەست نەکەم و حەز نەکەم بگەڕێمەوە بۆ ئەو ژوورە داڕوخاوە و گەڕەکە پیس و پۆخڵ و تەوالێتە نۆرە گرتنە بۆگەنە. ڕۆژێکیان دانیشتبووم یەکێک لە فەرمانبەرەکان بەدی کردم سەرەتا ترسا کاتێک لەو تاریکە لاشایەکی بێجوڵی بەدی کرد لە دوورەوە پێش ئەوەی نزیک بێتەوتی کێە کێ لەوەیە دانیشتووە بە دەنگێکی خەمبارانەوە وتم منم منم فردۆس لێم نزیک بوو و ناسیمیەوە سەری سوڕما کە من لە باشترین فەرمانبەرانی کۆمپانیام فەرمانبەرانی باشی کۆمپانیا شەر کارەکانیان کۆتایی ئەهات ئەڕۆشتنەوە وتم کەمێک ئەحەوێمەوە و زۆر هیلاکم لەگەڵم دانیشت ناوی ئیبراهیم بوو لەشی پڕ و کورت قژێکی ڕەق و دوو چاوی ڕەش لە تاریکیەکەیە لەبەردەمما بینیم سەیری ئەکرم و ئەیبینیم هەرچەند دوور بکەوتمایەتەوە سەرنجی ئەیام بەدەستم چاوەکانم گرت و دەستم کرد بە گریان دەستی لەسەر دەموچاوم لابرد و وتی فردۆس تکات لێیەکەم مەگری. پێم وت لێم گەڕێ با بگریم. وتی هەرگیز، هەرگیز نەم بینیویت بگریت. چی ڕوویاوە؟ وتم هیچ، هیچ. وتی نابێت، شتێکە ڕوویاوە. پێم وت هیچ شتێک ڕووی نەیاوە. بە سەرسوڕمانێکەوە وتی بەبێ هۆ ئەگریت؟ وتم نازانم هۆی چییە هیچ شتێکی نوێ لە ژیانما ڕووی نەیاوە. بەبێ دەنگی لەلاما مایەوە دانیشت. دوو چاوی ڕەشی یاخی لەو تاریکیە پڕ بوون لە فرمێسک و دەستیان ئەکرد بە بریسکە بریسک. بە لێوکانی فرمێسکەکانی ئەسڕی و چاوەکانی وشک ئەبوونەوە و بریسکەیان ناما. پاشان دووبارە پڕ ئەبوونەوە لە فرمێسک و بە لێوکانی وشکی ئەکردنەوە. بەڵام ئەمجارەیان فرمێسکێک. لە شێوەی دڵۆپێکا کە لە چاوەکانی ئەهاتنە خوارەوە بە سەر لووتی ئاخزا بە دەستی دەموچاوی شاردەوە و دەسسڕێکی دەرهێنا و فرمێسکەکانی وشک کردەوە پێم وت ئیبراهیم ئەوە ئەگریت وتی هەرگیز فردۆس ئینجا دەسە سڕەکەی شاردە و زەردەخەنەیەکی کرد و خەمباری سەردەم و چاوی لابرد لە پشتۆی کۆمپانیاکە بەخچێکی بێدەنگ و بێجوڵە بوو شەو تاریک بوو نە خۆر دیار بوو نە مانگ دەموچاوم بەرامبەر دەموچاوی دوو چاوی ڕەش بە قوڵی سەرنجیان ئەیام وەک بڵێی تیشکێکی سحری لێ ئەیان و ئەو تیشکە پێچاوانە ئەبووە بۆ من بێ ئەوەی هیچ تیشکێکی خۆر و مانگ دیاری ببێت بە چاوەکانم چایم گرت و دەستم درێژ کرد و دەستم گرت لەو پەریە کەوتنەی دەستم بەدەستی وروژانێکی لە مێژینەم لەلا ئاشکرا بوو باشانوون بووەوە. کەوتە جەستەم و هەستم بە چێژێکی کۆن کرد کە لە تەمەنم دوور و درێژتر بوو. شتێکم بیر کەوتەوە ویستم بیڵێم بەڵام دەنگم گیرا وەک ئەوەی ئەو شتەم بیر چوو بێتەوە کە هەر کات ئەو کات و بیرم ئەهاتەوە دڵیشم ترپە و لێدانی زیاد ئەکرد وەک لەوەی لە شتێک بترسم لێ وین بووبێت. دەستیم توند گوشی و هیچ هێزێک نەبوو دەستی لە دەستم بکاتەوە. وام لێ هات کە هەر جارێک ئەم بینی لێوم جوڵەیەک یەک کرد ئەم ویست شتێکی پێ بڵێم هەر لەگەڵ بیرکەوتنەوەی ئەو شتا بیرم ئەچۆوە دڵم لە لێدانەکانی خێراتر ئەبوو ئەمویست دەستی بگرم بەڵام ئەوە چۆ کۆمپانیا و ئاهاتە دەرەوە بێ ئەوەی من ببینێت و ئەگەر سێرێکی بکرمایە وەک چۆن لار فەرمانبەرێکی دیکەی ئاسایی ئەیڕوانی وابوو لە کۆبوونەوەیەکی فراوانی فەرمانبەران و کرێکارانی کۆمپانیادا گوێم لێ بوو باسی لە نەهێشتنی جیاوازی لە نێوان کرێکارەکان و بەڕێوبەری کارەکان ئەکرد چەپڵەیەکی زۆرمان بۆ لیا و پاشان لەبەر دەرگا ڕاوەستاین و تاکو بێتە دەرەوە و تۆقی لەگەڵا بکەین دەستی دامێ گرتم و بە چایشم چایم گرت، ناوەکەی ئیبراهیم لە سەر پشتی نووسینگە و کتێبخانە و لە ناو لەپی دەسا ئەم نووسی و کاتێک کە بەر دەم باخچەی کۆمپانیاکایە تێ ئەپەڕی منیش لەوێ ئەبووم هەڵ ئەستام وەک ئەوەی بچم بۆ لای بەڵام نا ئەچووم دا ئەنیشتمەوە ئینجا فەتحی هاوڕێم کاتێک ئەیبینیم هەڵئەستام و دائەنیشتمەوە و لێم نزیک ئەبووەوە بە چرپێ پێی ئەوتم، فردۆس چیتە؟ منیش پێم ئەوت بڵێی ئیبراهیم لە بیرت چووبێتەوە؟ لێ پرسیم چی لە بیر چووبێتەوە؟ منیش پێم ئەوت نازانم فەتحە. ئەویش ئەیوت فردۆس تۆ لە داڵغایا ژیت. منیش ئەموت هەرگیز هەرگیز فەتحیە ئەوەی ڕوویدا لێی پرسیم چی ڕوویاوە منیش هەوڵم ئەدا پێی بڵێم کە چی ڕوویاوە بەڵام نەم ئەزانی چۆن بڵێم هیچم پێ نەبوو پێی بڵێم بیرم ئەچووە وەک ئەوەی هیچ شتێک هەرگیز ڕووی نابێت ئینجا ڕەشێنەی هەردوو چایم ئەهێنایەوە بیرخۆم کە چۆن سەرنجی منی ئەیا و منیش سەرنجم ئەیا ڕەشێنی چاوی بە قەبارەی زەوی لێ ئەهات و سپێنەکەی چاویشی پرشنگی ئەدایەوە وەک تیشکی خۆر. بە شوێکی وا چاوم ڕێشکە و پێشکەیە کرد. هەموو وێنەکان لەبەر دەمما لەبەر چاوما تێکەڵ و پێکەڵ ئەبوو، دەموچاوی باوکم لە دەموچاوی دایکم بۆ جیا ناکرایەوە. دەموچاوی وەفیە لە فەتحیە و ئیقبال و لە ئیبراهیم لە پاشان لە ترسان چاوم ئەکردەوە نە کوێر نەوەکو کوێر بم سنووری دەموچای فەتحێم ئەبینی لە شەوی تاریکا پێی ئەوتم فردۆس ئیبراهیمت خۆش ئەوێت نیش پێم ئەوت هەرگیز هەرگیز فەتحە ئەویش ئەیوت ئەی بۆچی هەرکەنای ئەبیسیت هەڵ ئەلەرزیت منیش ئەم وت هەرگیز ڕووی نەداوە تۆ هەروا شت زل ئەکەیت ئینجا فەتحیە ئەی وت ئیبرایم ئیبراهیم پیاوێکی شۆڕشگێرە منیش ئەم وت بەڵێ بەڵام من فەرمانبەرێکی بچکۆلانەم ئیتر ئایا ئەبێت ئیبرایم ئافرەتێکی هەژاری وەک منی خۆش بوێت لە پاشان لیژنەیەکی شۆڕشگێری بە سەرۆکایەتی ئەو لە کۆمپانیا دامەزرا چوومە لیژنەکەوە و شەو و ڕۆژ کارم ئەکرد ڕۆژانی مۆڵەتیش بە بێ کرێ کارم ئەکرد هیچ بیرم لە کرێ ناکرد و وەستانیش لە نۆرەی تەوالێت هیچ ئازاری نایە هەروەک هیچ قەڵەباڵغێکی ناو پاسەکان و تێکترانجانی جەستەکان نیگەرانیان ناکردم جارێکیشیان بینیمی کە بە دوای پاس ئارام ئەکرد بە ئۆتۆمبیلەکەی بۆم ڕاوەستاوبانگی کردم لەگەڵی سوار بووم گوێم لێ بوو ئەیوت فردۆس، من تۆم زۆر بەدڵە، گەر لە کۆمپانیا پێنجی وەک تۆمان هەبێت لە توانا و ورەی تۆ ئەوا ئەمان ئەمانتوانی هەر شتێک بکەین لە جیهانا. منیش هیچ وەڵامێکم نایایەوە چون جانتاکەم بە سنگمەوە و نووسانبوو تاکو لێدانەکانی دڵم بشارمەوە و هەناسەی ئاساییم هەبێت. بەڵام هەناسە بڕکێم پێکەوت و هەرچەندە ئەمزانی درۆ ئەکەم وتم ئێستا ژەناسەم سوارە بەهۆی ڕاکردنم بەدوای پاسەکەیا لەوە ئەچوو کە بزانێت درۆ ئەکەم بە بێدەنگی زەردەخەنەی کرد و لێی پرسیم ڕاستەوخۆ ئەڕۆیتەوە بۆ ماڵەوە یا حەز ئەکەیت کەمێک بەیەکەوە دابنیشین پرسیارەکە کتوپڕ بوو، بێ ئەوەی بیر بکەمەوە وتم، نامەوێت بگەڕێمەوە بۆ ماڵەوە، بەڵام وتم ئاخر تۆ هیلاکیت، بەهۆی کارکردنەوە پێویستە بچیتەوە بۆ ماڵەوە و بحەوێیتەوە. وتی لەوانەیە بحەوێمەوە گەر لەگەڵ تۆ کەمێک قسە بکەم. ئەگەر تۆ هیلاک نەبیت، پێویستت بە حەوانە نەبێت. بێ ئەوەی بزانم وتم حەوانەوە؟ ژیانم هیچ جۆرێک لە حەوانەوەی تیا نییە. پاشان هەستم بە گەرمی دەستی کرد کە دەستمی گوشی کە زوێک لە بەری پێمەوە گەیشت بە تۆقی سرم جەستەم گوێم لێ بووتی فردۆس بیرتەکەیم کە مین جار من تۆم بینی وتم بەڵێ وتی لەو ڕۆژەوە من هەر تۆم لە بیرە وتم منیش هەروەها وتی ویستم هەستەکان لێ بشارمەوە بەڵام نەمتوانی وتم منیش هەروەها ئەو ڕۆژە لەسەر هەموو شتێک قسەمان کرد مناڵی خۆم و ڕابردووم بۆ گێڕایەوە ئەویش مناڵی خۆی و خەونەکانی پاشە ڕۆژی بۆ گێڕامەوە بۆ ڕۆژی دوایی باسی زۆر شتی ترمان کرد تەنانەت ئەو هەستە شاراوانی لەلام بوو بۆم باس کرد ئەویش هەموو شتێکی بۆ باس کردم بۆ ڕۆژی سێهەم بردمی بۆ ماڵە بچکۆلانەکەی شەوم لەگەڵ بردە سەر قسەمان بۆ یەکتری ئەکرد جەستی ئایا بەسەرمەوە جەستەم ئایا بەسەریە وا هەستم ئەکرد کە جیهان لە مشتمایە. جیهان لەبەر چاوم فراوان بوو تیشکی خۆر پڕشنگی زیاتر بوو. هەموو شتێک تیشکێکی سیری هەبوو. تەنانەت نۆرە گرتنی تەوالێتە هاوبەش و گشتێکە لە لام جوان بوو. چاوی سواربوونی پاسەکانیش وەک جاران زەق و زەرد نەبوون بەڵکو گەش و بریسکەدار بوو. لە ئەوێنەکای چاوی خۆم بینی گەش و بریسکەدار بوو. ڕۆژێک یەکێک لە هاوڕێکانم لە کۆمپانیا سەرنجی یام و بە سەرسوڕمانێکەوە بە هێمنی پیوتم فردۆس چی ڕوویاوە وتم بۆچی وتی دەموچاوت لە دەموچاوی جاران ناکات وتم چی وتی دەموچاوت بە شێویکی سیر پرشنگارە وتم کەسێکم خۆش ئەوێت وتی خۆشەویستی وتم ئەی ناسیت بە خەمبارەکە وتی نەخێر وتم ئەی داماو؟ وتی ئەی هەڵخەڵەتاو، بڕوات بە شتێک هەیە نای خۆشەویستی بێت؟ وتم خۆشەویستی منی کرد بە مرۆڤێکی تر. ئەر خۆشەویستی بوو ژیانی لەبەر چاوم جوان کرد. بە پەژارەیەکەوە وتی هەڵخەڵەتاو. بڕوا بەو وشە خۆشەویستییە ناکەیت کە بە کەسانی هەژاری وەک ئێمە ئەوترێت. وتم ئەو پیاەکی شۆڕشگەرە و لە پێناو ئێمە و سەرجەم هەژارانە ئەجەنگێت بە غەمباریەکەوە وتی بڕا بۆ قساناکەیت کە لە کۆبوونەوەکایە ئەکرێت و ها ئەیدام ماو بە تووڕێەوە وتم بەسە تۆ چاویلکەیەکی ڕەشت لە چاوایە و تیشکی خۆر نابینیت لەوەیە من دەموچاوم لە خۆرەکە بوو سەرنجی تیشک و گەرمیم ئەیە دای ئەپۆشیم هەر کە ئەمبینی بە باخچەی کۆمپانیاکەیا تێئەپەڕی کە تیشکی خۆرەکە لە چاویا بریسکەیەکی سەرنج ڕاکێشم بەدی ئەکرد لە چاوەکانیا وەک ئەوەی چاوی پیاوێکی تر بێت ڕام کرد ڕام کرد بۆ لای تاکو پێشوازی لێ بکەم بەڵام فەرمانبەرێکی زۆر لە کوڕان و کچان لە دەوری بەدی کرد و نەچوم تەوقەیان لەگەڵ ئەکرد و پیرۆزباییان لێ ئەکرد لە قەڵەباڵغەکەیان منی نەبینی چەند دەنگێکم لێ گوێ بوو کە ئەیانوت کچی سەرۆکی ئەنجومەنی بەڕێوبری کۆمپانیای مارە کردووە کوڕێکی زیرەکە و قابلەتی پاشە ڕۆژێکی ڕووناکە بە خێرایی لە کۆمپانیەکە سەرەکەوێت و جێدەستی دیار ئەبێت هەردوو دەستم کرد بە گوێما و تاکو چیتر ئەو قسانە نەبیستم و لە کۆمپانیاکە هاتمە دەرەوە نەشچوومەوە بۆ ماڵەوە بەسەر شەقامەکانا ئەڕۆشتم چاوم هیچ نابینێت فرمێسکەکان بەسەر دەم و چاوما ئەهاتنە خوارەوە و شک ئەبوونەوە دووبارە ئەهاتنە خوارەوە و شک ئەبوونەوە شەو داهات فرمێسکەکان لەسەر دەم و چاوم و گەردنم وشک ببوونەوە بەڵام هێشتا هەر کراسەکەی بەرم و سنگم تەڕ بوو هەوای ئەو شەوە ساردە ژەدەستەمی ئەیا دەستم لەسەر سنگمە پێچا تاکو گەرمیەکم پێ بگات دەست و قۆڵی ئەوم بیرکەوتەوە کە لێوەی ئەوە ئاڵان بوو جارێکی تر هێندەی تر هەڵ لەرزینەکەم زیای کرد گریام گریام بەڵام فرمێسک وشکی کردبوو نەمابوو گۆم لە دەنگێک بوو کز و لاواز زانیم کە دەنگی خۆمە ئەو شەوە گەڕامەوە بۆ کۆمپانیا چوومە ژوورەکەم و کاقەزەکەم کۆکردەوە و کرمە جانتا پچکۆلانەکەم و بەرەو دەرگەی چوونە ژوورەوە ڕۆیشتم لەو هەواڵەی بەیانیەوە لەو کاتەوەی ئیبراهیمم نەبینی بوو لە ناو دەرگاکە وەستام بەملاو بە لای خۆما ڕوانیم باخچاکەم لە پشتەوە بەدی کرد و چووم چووم و کەمێک لێ دانیشتم هەر کاتێک گوێم لە جوڵێک یان دەنگێک ئەبوو لەو دوورەوە بهاتایە شتێک ئەهاتە بەر گوێم و ئەپەشۆکام لەشێکم بینی لە نزیکی تارمایی دواوە لە کۆمپانیا هەستامە سەر پێ و سەر و سنگم و دڵم بەیەکەوە لی ئەیە وا هاتە بەرچاوم کە ئەو لەشەی بینیم بۆ لای من یەت و لێم نزیک ئەبێتەوە بەهێمنی و لەو تاریکە بەرەو ئەو جێگەیە چووم ئەو ئارەقێکی زۆر لە لەشم کەوتبوو لەشم و قژم و ناودەستمی تەڕ کردبوو هەستم بە کەمێک ترس کرد کاتێک بۆ تارمایە بۆ تاریکیە بە تەنیا ئەڕۆشتم بە بەنگێکی هێمن و لەسەر خۆبانگم گرت ئیبراهیم هیچ دەنگ و وەڵامێک نەبوو ترسەکەم زیادی کرد بەڵام من هێشتار تارمایەک لە تاریکیەکە بەدی ئەەکەم ئەم جاریان بە بەنگێکی بەرز هاوارم کرد ئەوە کێیە؟ وەک لە خەو ڕابێم تاریکیەکە کەم بووە و بینیم دیوارێکی شاقوڵی لە تارماکەیا دروست بوو و بێ ئەوەی بۆیە بکرێت لە دوور و هەر وەک جەستەی مرۆڤ دیار بوو نازانم هێندە نەبوو دروست کرابوو یاخود هەر بوو و من هەستم پێ نەکردووە. پێش ئەوی لە دەرگاکەی کۆمپانیاکە بچمە دەرەوە کەمێک وەستام و بەوردی سەرنجی دەرگا و پەنجەرە و دیوارەکانم ئەیا بۆ هیوای یەکێک لە پەنجەرەکان بکرێتەوە و خواحافیزبینم لێ بکات دەستی ماڵ و ئاواییم بۆ بەرز کاتەوە چاوەکانم لە جوڵە نەکەوت و سات لە دوای ساتیش بێهیوا ئەبووم بەڵام هەر بێهیوا نەئابووم هەر چاوە چاوم بوو. سنگم بە خێرایی بەرز ئەبوو و نزم ئەبۆوە. پێش ئەوی بە تاوەتی لە دەرگای کۆمپانیاکە بێمە دەرەوە بۆ سەر شەقامەکە، کەمێکی تر وەستام. کاتێکیش دەستم بە ڕۆیشتن کرد، هەڕ ئاوڕم ئایایە بۆ دواوە، وەک چاوەڕوانی شتێک بم، یاخود شتێک بکرێتەوە لەپڕ. بەڵام سەرجەم دەرگا و پەنجەرەکان بە داخراوەیی مانەوە. بە درێژایی ژیانم ئازاری وا بە سوێرم نەبینیبوو. کاتێک کە بەدڕەوشت بووم ئازارم کەمتر بوو. ئازارێکی خەیاڵی بوو زیاتر تا ئازارێکی ڕاستەقینە. کاتێک کە بەدڕەوشت بووم من خودی خۆم نەبووم. هەستم هەستی من نەبوو. هیچ شتێک هێندەی ئەم ڕووداوە ئازاری نەیام. هێندە هەستم بە نەفرەت و لەخۆکردن نەکردبوو وەک لەم ڕووداوەوە لەخۆمم کرد. دیاربوو ئەو کات کە بەدڕەوشت بووم، هێندەم نەفرەت لێ کرابوو خۆشم لە خۆم نەکردبوو سیوام ببووەوە هەستم ناکرد ئیتر لە هیچی تر ناترسام یاخود یاخود بەر لەوەی بەدڕەوش بم جێگای کۆڵانەکان بووە چاوەڕوانی هیچیم ناکرد لە دەرەوە لێم ڕووبات بەڵام لە خۆشەویستیا چاوەڕوانی شتێک بووم لە خۆشەویستیا خەونم بەوەوە بینی کە خەریکە ئەبمە مرۆڤ یان لەبەر ئەوەی کە بەدڕەوشت بووم هیچ شتێک نەئەدا بە بێ بەرامبەر بەڵام لە خۆشەویستیا خودی خۆم و جەستەم و مێشکم و توانم بەرامبەر بێ بەرامبەر ئەیا هەموو توانا و هەموو توانا و کۆشکێکم بۆ خستە گەڕ و خۆمدایە دەستی بەبێ بەرگری و بەبێ چەک بەڵام کاتێک کە بەدڕەوشت بووم هەمیشە لە حاڵەتی بەرگری کردن نابووم لە خۆم خۆم ئەپاراست بە کێشانەوەی هەموو هەست و خۆشیەک لە جەستە و لە جەستەیەکی بێگیانی هەست ون کردوم ئەیا بە پیاوان بۆ بێهەستیە خۆم ئەپاراست و بەرگریم لە قەڵەم ئەدا ئەم توانی بار شێوەیەک بێت بە پیاوان بڵێم جەستەم بەرن بەڵام هەرگیز ناتوان وام لێ بکەن هەڵبچم و چێژێک تەنانەت ئازارێکم پێ بگەیەنن. من لە ناو خودی خۆم و لە ناخمەوە ئەنووستم. هەستم بە هیچ ناکرد. تەنانەت هەستم بە هیلاکیش ناکرد. لەبەرئەوەی هیچ هەوڵ و توانایەک بە فیڕۆ نادەم. خۆم بەکار ناهێنم. بەڵکو لە ناخما بە پەنگ خواردوویی ئەیهێڵمەوە. چەند بە ڕەوشت بووم، هەستم نەکردووە کە هیچ هەوڵ و توانایەکم بە فیڕۆ دابێت. بەڵام لە خۆشەویستیا چەندینم لە هەوڵ و توانا و هەستی ناخما لە دەست ئەیا. من هیچم ناویست. لەوە زیاتر کە خۆشەویستی ڕزگارم بکات و هەست بە بوونی خۆم بکەم بووبوومە کەسێکی دیار و بەڕێز خەڵکانی تر ڕقیان لێم نەبوو بۆشم نەبوو ئەوی ئەمویست باسی بکەم هەرچی بکەم من فەرمانبەرێکی بچووک و هەژارم هەرچەند هەرچەند بدەم لە بەرهەمی پیرۆز پیرۆزی من وەک پیرۆزی هەر هەژارێک ناتوانرێت لە چاوی خەڵکانی ترا ببێتە شتێکی باش و بەپیت بەڵکو ئەوە دەبێتە بێهێزی و گێلی وام لێهات زانیم کە دوا دڵۆپی پیرۆزیم لە خوێنما لە دەستدا وام لێات مێشکم هەستی بە ڕاستیەکان ئەکرد و بە ئاگا بووە ڕاستی ئەوی کە بە دڕەوشتم باشترە وەک لەوەی پیرۆزێکی هەڵخەڵەتاو بم هەموو ئافرەتان هەڵخەڵەتاون پیاوان هەڵە ئەخەڵەتێن و پاشان سزان ئەدەن لەبەر ئەوەی هەڵخەڵەتاوی پیاوان وات لێکات لابەیت تاکو ئاستی نزم بوونەوە پاشان سزات ئەدەن لەبەر ئەوەی نزم بیبیتەوە پیاوان شووکردنت بەسەرا ئەسەپێنن و پاشان لێت ئەیەن و قسەی ناشرینت پێ ئەڵێن ئەمە وێڕای خزمەتکاری و بەردەوام ئەوەندە نەبێت کە کەمترین ئافرەتان کە هەڵ نەخەڵەتابێت بە ڕێژەیەکی کەم نەبێت بە ڕەوشتەکانم هەروەک لە پێناو ژیانی هاوسەرێتی یاخود خۆشەویستی ئافرەتان سزاکەی دوو هێندە ئابێت شەو گەیشتبووە نیوەی شەقامەکەش بێدەنگ ببوو شنەی نیلیش سیحرایی و دڵفرێن ببوو منیش بە تەنیا ئەڕۆشتم و چێژم لە ئارامی و بێدەنگی شەو ئەگرت و چیتر هەست بە ئازار ناکرد شنەی ئەو شەماڵە هێمنە لە دەم و چاوی ئەیام و منیش چێژم لە چۆڵی ئەم شەقام و پەنجەرە داخراوەکان ئەگرت چێژم لە غەریبی و لە خەڵکی و غەریبی و بێ ئاگایی خەڵکی لە من وەر ئەگرت غەریبی لە زەوی و ئاسمان و دار و درەخت وەک چۆن کەسێک بە جیهانێکی سحراویا تێپەڕێت و کەس نەناسێت و کەسیش ئەو نەناسن هەر شتێک تویست ئەیکەیت و نایکەیت ئازادیەکی بێ جێگەیەکی بێ سنوور و چێژ جابوونەوە لە گردن و هەز بەسەر بەخۆیی ئەەکەیت هەست ئەکەیت کە بوونەوەرێکی سەربەخۆیە. پیاو فەرمانڕەوایەتی ناکات و پابەندیش نییە بە هیچ کام لە یاساکانی خۆشەویستی و ژیانی هاوسەرێتی. ئەو لە دەرەوەی زەمەن و دەرەوەی یاسا و دەرەوەی گەردوونە. گەر ئەو پیاوەییەت داوای نەکات، ئەوا ئەوی تر داوای ئەکات. یان ئەوی دواتر. چاوەڕوان یەکێکی دیاریکراو ناکەیت. گەر نەهات خەمبار و دڵگران ئەبێت. چاوەڕوان هیچ شتێکی ناکەیت ڕووبدات، گەر ڕووشی نەدا ئازارت چێژی. ئەو بە هیوای هیچەوە نییە و حەزیش لە هیچ ناکات، لە هیچ شتێکیش ناترسێت، چونکە ئەوەی دەبوو ڕووباد ڕوویدا، لەوانەش نییە هیچ شتێکی زیاتر ڕووباد لەوەی ڕوویداوە. خۆم بینیوە باوەشم کردۆتەوە بۆ ئەو بەو شەوە سیحراویە و لەبەر خۆمەوە ئەم وشانەم لە شێوەی گۆرانییەکا بە هێمنی ئەوت. بە هیوای هیچ نیم، حەزم لە هیچ نییە، لە هیچیش ناترسم، چونکە من ئازادم. لەناکاو لەبەردەم ئۆتۆمبێلێکی درێژی ئەمتیکە وەستا. پیاوێک سەری دەرهێنا و پێکەنیم. لەناو جێگە نەرمەکەشدا بێ هیچ هەوڵ و توانایەک ئەمدیوئۆدیوم ئەکرد، بێ ئەوی هەست بە هیچ خۆشییەک بکەم یان ئازارێک بکەم. لەو کاتەی کە لەسەر جێگای نووسنەکەم ئەم دیو ئەو دیوم ئەکرد بۆم دەرکەوت کە پیاوانی شۆڕشگەر خاوەن بیر و ڕاکانی جیاوازیەکیان نییە لەگەڵ پیاوانی ترە ئەوان بە ژیری و بیری و ڕای خۆیان ئەو شتانیان دەست ئەکەوێت کە پیاوانی تر بە پالە و بە پارە و پول و سامان دەستیان ئەکەوێت ئەوان شۆڕشگێرن بەڵێ وەک ئێمەی بەڕەوش بەدڕەوشت شۆڕش لە لای ئەوان وەک سێکس وایە لای ئێمە شتێک پێشکەش ئەکرێت و نەفرەتی لێکرێت پاشان ئیبراهیم چاوپێکەوت لە پاش چوار ساڵ لە ژیانی هاوسەری بەسەربردن داوای کردبوو بێتە لام من هێشتار خۆشم ئەویست ڕەتم کردەوە نەمتوانی خۆم لەگەڵیا بەراورد بکەم بەڵام لە پاش چەند ساڵێک تر و پاش سوربوونی سەر چاوپێکەوتنم چیتر ڕەتم نەکردەوە لەو کاتەوەی خەریک بووم بڕواتە دەرەوە لە ماڵەکەم بێ ئەوەی هیچم باتێ پێم وت بیرت چوو نرخەکەی بیت دزدانەکەی لە گیفانی دەرێنا و دەستی هەڵ ئەلەرزی و کاقەزێکی دەرجنهێنەی دامێ نیش پێم وت نرخەکەی بیست جن هەیە کەمی نییە گەر زیادی نەکات بە لەرزە لەرز کاقەزێکی تری جنهەیی دامێ بۆم دەرکەوت ئەو کاتێک خۆشەویستم ڕاز نەبوو بەڵکو بۆیە هەموو شەیەک ئەهات بۆ لام چونکە پارەی نایە وا بە ئاگا بووم ڕقم لە پیاوان ئەبۆ ساڵانێکی دوور و درێژ ناوێرم ئەم نهێنیە بدرکێنم لە هەمویان زیاتر کە ڕقم لی بوو ئەو پیاوە بوو کە پێی وتم ئەیەوێت ڕزگارم بکات و لەو حاڵەتی تایە ڕقم لی بوو لەبەر ئەوی وا هەست ئەکات لە من باشترە و ئەتوانێت ڕزگارم بکات بیر لە ڕزگارکردنم ئەکاتەوە بۆی بەهانای ڕۆڵی پیاوانی فریاگوزارەوە بقۆستێتەوە ئەو پاڵەوانی لۆ ڕزگارکردنە شکستی هێنا بوو لە ڕابردووە ڕۆڵی لاوچاک و بە تەنگەوە هاتن ئەبینێت هەست بە لێهاتوویی ئەکات هەر کاتێک ڕەوش نزمی بە بیر ئەهێنمەوە وەک ئەوەی بە خۆی بڵێت من لێهاتوو پایەبەرزم هەوڵ ئەیەم هەڵت بگرمەوە ئی ئافرەتە بەد ڕەوشتەکە منیش هەموو لێهاتووی پاڵاوانێتیەکانم ڕەت ئەکردەوە کەسێک ڕزگاری نەکردم کاتێک هاوسەر بووم و بە شەق لێ ئەدرام کەس ڕزگاری نەکردم کاتێک کە خۆشەویستی ڕوخاندمی و خەریک بوو لە ناوم بەرێت ژیانی ئافرەت لە هەموو دۆخەکانە خراپە ژیانی بەدڕەوشت باشترە خۆم وا قایل کرد کە خۆم هەڵم بژاردووە ڕەتکردنەوەی پاڵەوانێتی و لێهاتووی ئەوان لەلایەن منەوە سووربوونم بوو لەسەر ئەوەی کە بەدڕەوشت بم